سورەتی المائدە ئاەتی 112 واتە یادی ئەو کاتە بکەنەوە کاتی حواریەکانی عیسا وتیان ئەی عیسای کوڕی مەڕیم ئایا دەتوانیت داوا بکەیت لە خوا کە سفرەیەکی ئامادەکراوی خواردنمان لە ئاسمانەوە بۆ داببەزێنێت محامەکانی ئەهلی شیرک دەڵێن حواریەکان گومانیان لە قودرەتی خوا هەبوو لەوەی کە بتوانێ سفرەیەکی ئامادەکراو دابەزێنێ بەمەش کافر نەبوون چونکە عزر بە جەهلیان هەبوو ئەمەش ئەدەنە پاڵ جمهوری ئەهلی تەفسیر بۆی کە هەل ئێستەتی عڕبووک ئایا خواکەت ئەتوانێت پرۆتگارت ئەتوانێت سفرەیەک لە ئاسمانەوە دابەزێنێت وەڵام ئەگەر سیرێکی تەفسیری سەلەف و زانیان بکەین کە نیسبەتی تەفسیری ئەوەی کە حەواریەکان شەکیان لە قودرەتی خوادا هەبووە بێگومان نیسبەت و دانەپاڵێکی نەزانانە و ستەمکارانەیە بەڵکو بە پێچەوانەوەیە کە شەرعناس و ئەهلی تەفسیر فەرمویانە حەواریەکان شک و گومانیان لە قودرەتی خوا نەبووە و نەفی ئەو تەفسیرە هەڵەیە دەکەن لەوانە دایکمان عیشە و عەلی کوڕی ئەبی تالیب، سەعدی کوڕی سەعیدی کوڕی جوبەیر، موجاهید، حەسەنی بەسڕی، ئەحمەدی کوڕی حەنبەل، بەغەوی، ئیبن کەثیر، سەعدی، و زیاتر لە سی و پێنج مف لە موفەسیرەکانی قورئان نەفی ئەو تەفسیرە بەتاڵە دەکەن کە تەفسیری ئەم ئایەتە بۆ دەکەن کە حەوارییەکان داوایان لە عیسا کردبێ عەلەیهسەلام ئایا پەروردگارت ئەتوانێت سفرەیە لە ئاسمانەوە دابارێنێت، دەچینە خزمەت تەفسیری سەلەف بۆ ڕەواندنەوەی ئەم شوبهە و گومانە کە حەواریەکان گومانیان لە قودرەتی خوا هەبووبێت، بۆیە ئەم داواکاریان لە پێغەمبەر عیسا کردووە عەلەیهی سەڵات وەسەلام. ئیمامی تەبەری لە تەفسیرەکەیدا بە ژمارە دوانزە هەزار و نۆ سەد و نەوەت و سێ ڕیوایەت دەکات لە دایکمان عائیشەوە کە فەرموویەتی، كان الحواریون لا يشكون أن الله قادر أن ينزل عليهم مائدە مائدەتە، مائدە، ولكن قالوا یا عیسی هل تستطیع ربک هل تستطیع ربک دەفەرمێ حەواریەکان گومانیان نەبوو لەوەی کە بێگومان خی گەورە توانای دابەزینی سفرەیەکی ئامادەکراوی هەیە بەڵکووتیان ئەی عیسا تۆ دەتانی ئەو داوای لە پردگارت بکەیت ئەوا بە واتای ئەوە دێ کە ئایا خوای گەورە وەڵامی داواکاریەکەت ئەداتەوە؟ خوا بە قسەت ئەکات؟ خوا بە قسەمان ئەکا لەمەدا؟ ئیمام ابن ابی حاتم لە تەفسیرەکەیدا نەقلەکە لە ئیمامی عالیەوە کە فەرمیێتی هەل تەستەتی و ڕبەک ئەی هەل یوتی و کە ڕبک ئایا پەرودگارت بە قسەت ئەکات داواکاریەکان لە گومان و شەکیانەوە نەبوو بەرامبەر بە توانای خی گەورە بەڵکو لە نەرمی داواکردن و ئەدەبیان بووە بەرامبەر بە خوا، بەم شێوەیە داوایان کردووە، وەک چۆن ئەگەر بە کەسێ بڵێی ئایا فڵان کەس دەتوانێ بێت و قسەمان بۆ بکا، لە کاتێکا دەشزانیت کە ئەو کەسە هەم توانای هاتنی هەیە هەم قسەکردن، کەواتە بە واتای ئەوە دێ ئایا ئەوەمان بۆ دەکات؟ ئایا وەڵامی داواکاریەکەمان ئەداتەوە؟ حەواریەکان ئەهلی ئیمان و یەقین و تەوحید بوون، جەهل بە تەوحید و سیفەتی قودرەتی خوا، بدرێتە پاڵ ئەم حەواریە پاکانە، بەڕاستی ئەمە هەرگیز لەگەڵ شان و شکۆی ئەواندا ناگونجێ. هەندێکی تر لە زانایان وەک بەیضاوی، قورطوبی، ئالوسی، ئیبن عاشور وتویانە، پرسیاری حەواریەکان بۆ دڵ ئارامی و زیادبوونی ئیمانیان بوو، ئەی ئەوانەی کیمانتان هێناوە ببنە پشتیوان و سەرخستنی دینەکەی خوا وەک چۆن کاتێ عیسای کوڕی مەڕیەم عەلەی سەسلام بە حەوارەکانی فەرموو کێ پشتیوانیم لێ دەکا لە سەرخستنی دینی خوادا حەوارەکان فەرمیان ئێمە پشتیوانی دینەکەی خوین چ عقلێکی سەلیم دان بۆ دادەنێ کە ئەم قودوە و پێشنگە باشانە جاهیل و نەزان بوبێتن بە قودرەت و توانایی خوا لە کاتێکا عەوام و نەخوێنەوارێکی ئیماندار زانستی بەوە هەیە بەڕاستی ئەمە ئەوپەڕی نەزانین و جەهلە جا دوور نییە لە دید و فەهمی موحامێکانی ئەهلی شیرکدا وا گومان بەرن لە ناو حەواریەکاندا هەبووە کە وتبێتی مەسیح کوڕی خوایە والعیاذ باللە بەڵام کافر نەبوون لەبەرەوەی جەهلیان هەبوو ئەوانەی کە خوای گەورە لە قوڕانە تەکفیری کردوون دەربارەیان فەرمیوێتی لقد کفر الذین قالوا ان اللە هو المسیح ابن مریم ئەوانە کەسانێک بوون کە نەسیحەت و ئیقامە حوججە کراون عیناد و سوور بوون لەسەر کوفریان کەواتە ئەمەش جگە لە شوبهە و گومانێکی کرچ و کاڵ و تێنەگەیشتن بێگومان هیچی تر نییە